سەلام و ڕەحمەتی خوای پەروەردگارتان لەسەر بێ بیسەرانی بەڕێز و خۆشەویست خۆمان بە خۆشحاڵ دەزانین کەوا جارێکی تر خدای پەروەردگار دەرفەتی داین بە ئێوەی بەڕێز و خۆشەویست بگەینەوە لە خوێندنەوەی کتێبی چیڕۆکە و بیرۆکە لە بڵاوکراوەی گۆڤاری ئاوەنگ بەڕێزان و خۆشەویستان لە ئەڵلقەی نۆیەم گەیشتین بە کەسایەتی نۆیەم ئەدیسۆن بە دروشمی داهێنان و کۆشش داهێنان ئەوەیە شتێکی نوێ و سوودبەخش بهێنرێتە ئاراوە داهێنرانیش هەموو کاتێک و لە هەموو شوێنێکدا هەن بەڵام کەمیان بیرەکانیان بەرجەستە دەکەن و کەمتریان داهێنانەکانیان کاریگەرن و بە دەگمەنیش داهێنانی تاچیان هێناوەتە کایەوە کە کاریگەری بەسەر ڕەوتی مرۆڤایەتیەوە هەبوو بێت یەکێک لەو داهێنەرانە تۆماس ئەدیسۆنە لە ڕێی ئاگاداربوون لە ژیانی ئەوەوە شارەزایی ئاکاری داهێنەران و هۆکارەکانی سەرکەوتنیان دەبین ئەدیسۆن لە یازدەی شوباتی 1947 زینی لە ویلایەتی ئۆهایۆی لە ئەمریکا لەدایک بووە ئەدیسۆن پیتۆڵی بەوە پێناسە دەکات کە سەدایەکی بریتە لە سروش و سەدا نۆت و نۆشی کۆشش هەر خۆیشی نمونەیەکی بەرجەستەی ئەو تیۆرەی بوو ئەدیسۆن بە منداڵی ڕەوشی سەیری هەبوو وشەی بۆچی لە بەیانیەوە تا ئێوارە بەردەوام لەسەر زمانی بوو گرنجێکی بەرچاوی بە هەر شتێک دەدا کە بکەوتاتە بەردەستی دەوترێت تۆماس ئەو کاتەی منداڵ بووە تاقیکردنەوەیکی بەسەر مایکڵی هاوڕیدا ئەنجام داوە کە هەرگیز داواکانی ڕەت نەکردووەتەوە، ئەو دەیویست ڕێگایەک بۆ فڕین بدۆزێتەوە و بەردەوام لە خۆی دەپرسی، بۆچی ئەو باڵندەیە دەفڕێت، بەڵام من نافڕم؟ بێگومان دەبێت ڕێگایەک بۆ فڕین هەبێت. ئەدیسۆن مایکڵی هاوڕێی هێنا و جۆرە گازێکی پێدا کە کێشەکەی لە هەوا کەمتر بوو، خۆی ئامادەی کردبوو تا بتوانێت وەک میزڵدان بەرز ببێتەوە، ئەدیسۆنی بچووک هەناوی مایکڵی پڕ کرد لەو گازە و ئەمیش بەهۆیەوە دووچاری ئازارێکی زۆر بووە لەم کاتەدا باوکی گەیشتە سەریان و لێدانێکی خراپی لێدا ئەدیسۆن هەر لە بچووکیەوە نیشانەکانی زیرەکی پێوە دیار بوو خەسڵەتەکانی کەسایەتێکی داهێنەری بەرجەستە دەکرد ئەو خەیاڵێکی فراوانی هەبوو خۆشەویستیەکی هەبوو بۆ دۆزینەوە و ئەزموونکردنی بیری نوێ ئەدیسۆن دەڵێت ئەوەی کە فێری کردم دایکم بوو چونکە متمانەی پێم هەبوو هەستێکی پێدام کە من گرنگترین کەسم لە بووندا بۆیە بوونی من پێویست بوو بۆ ئەو پەیمانم بەخۆمدا نامڕادی نەکەم دایکی لە ماڵەوە وانەی پێدەوتەوە خوێندنەوەی کتێبە زانستیەکانی پارکەر یارمەتیدەرێکی باشی بوون لە فێربووندا لێرەدا ئەو ڕۆڵە باشەی دایک دەردەکەوێت کە لە پەروەردەی منداڵدا دەبینێت تێبینیش بکە ئادیسۆن چەند بە وردی قەبارەی ئەو یارمەتی دەستنیشان کردووە کە دایکی پێی داوە و بەهۆیەوە متمانەی بەخۆی زیاتر کردووە و سووربوونی لەسەر سەرکەوتن دووپات کردووەتەوە ئەدیسۆن بۆ ئەوەی داهاتێکی بێتە دەست ناچار بووە سەوزە و شیرینی و ڕۆژنامە بفرۆشێت لە کاتێکدا تەمەنی تەنیا هەشت ساڵان بووە و بۆی دەرکەوتووە کە سووربوون و هەوڵدان بنەمای سەرکەوتنن ساڵی 1966 کاتێک تەمەنی 19 ساڵ بوو ئەدیسۆن چەند پیشەیەکی گۆڕی تا ئەوەی بوو بە کارمەند لە نووسینگەی ئاژانسی هەواڵی ئەسۆشیەیت پرێس داوای دەکرد دەوامی شەوان بکات تا کاتی هەبێت کار لەسەر هیواکانی بکات کە بریتی بوون لە خوێندنەوە و تاقیکاری ئەم دوو کارەش لە بنەماکانی داهێنانکارین وەک ئەم ڕۆژ دەرکەوتووە کرانەوە بەرەو تاقیکاری خەسڵەتی سەرەکی داهێنەران ڕۆشنبیری فراوان و گشتیش یارمەتیدەرە بۆ داهێنان لە بواری پسپۆڕیدا ئەدیسۆن بەوە ناسرابوو کە حەزی لە کارکردنە و لە کاتی کارکردندا هەستی بە ئاسوودەیی دەکرد زۆرجار کاتێکی درێژی لەناو تاقیگەکەی بەسەر دەبرد و بەو هۆیەوە هاوسەرەکەی نیگەران و بێزار دەبوو ڕۆژێک ئەدیسۆن لەناو تاقیگەکەیدا مایەوە و هەر دەرنەچوو کاتێک کە دەچوو هاوسەرەکەی بە تووڕەبوونەوە وتی پێویستە مۆڵەتێک وەربگری بۆ پشودان ئەگەر مۆڵەتم وەرگرت بۆ کوێ بچم بچۆ بۆ ئەو شوێنەی حەزت لێتی و بە ئاواتی بۆی باشە ئێستا دەڕۆم یەکسەر بەرە و تاقیقەکەی گەڕایەوە پرەنسیبێکی تر هەیە کە بریتە لە ئەگەر کارێکت کرد کە لەی شارەزابوویت بەرهەمت دەبێت بەڵام هەرگیز داهێنانت نابێت تا ئەو کارەی دەیکەیت خۆشت نەوێت ئەدیسۆن هەموو کاتێک سەرکەوتوو نەبووە بەڵام هەرگیز بە شکست سارد نەبووەتەوە کاتێک دە هەزار تاقیکردنەوەی بۆ دروستکردنی پاتریەک کە بارگایی بکرێتەوە بە ئاکیومولێتەر دەناسرێت شکستیان هێنا هاوڕێیەکی ویستی دڵی بداتەوە ئەدیسۆن وتی بۆچی خۆ من شکستم نەهێناوە دە هەزار ڕێگەم دۆزیوەتەوە کە بەرەو ئەو ئامانجەم نابەن بۆیە ئارامگری و سووربوون لەسەر خەسڵەتەکانی داهێنەران چاکەی ئەدیسۆن بەرامبەر جیهان تەنیا لە ڕێی داهێنانی گڵۆپی کارەباوە نەبوو بەڵکو لەوەشدا بوو کە بەشداری لە دروستکردنی یەشێک لە وێزگە سەتاییەکانی کارەبایی لە جیهاندا کرد ئەو پێی وابوو بۆ ئەوەی گڵۆب لە جیهاندا بڵاو ببێتەوە پێویستە کارەبا بڵاو بکرێتەوە ئەدیسۆن سەلماندی کە ئەو لە زیاد لە یەکێک لە پێنج زۆرەکانی داهێناندا دەستی هەیە و تواناکانی لە بوارەکانی داهێنانی بەرهەمهێنان ئەلئینتاجی و داهێنانی دروستکردن ئەلێکتراعی و داهێنانی پەرەپێدان ئەتەتەویری دەرکەوتوون. یەکەمین مافی دروستکردن، براءة الاختراع، لە یەکی حوزەیرانی هەزار و هەشت سەد و شەست و نۆ لە دروستکردنی تۆمارکەری کارەبایی دەنگ بەدەستهێنا، ئەمەش کاتێک تەمەنی تەنیا بیست و دوو ساڵ بوو. ئەمڕۆ سەلماوە داهێنانی ڕاستەقینە بەر لە دە ساڵ کۆششی بەردەوام و ڕاهێنان بەدی نایەت، تۆمارکردنی مافی دروستکردنی ئەمڕۆ بە بیرکردنەوەی داهێنەرانە دەناسرێنێت و تەنیا کاتێک دەبێتە داهێنان کە جێبەجێ کرا بۆیە یەکەمین داهێنانی تەواوی ئەدیسۆن ئامێری دەنگدانی کارەبایی بوو کە بۆ بڕیاردانی خێرا لە ئەنجومەنە فەرمیەکاندا وەک ئەنجومەنی نوێنەران و کۆنگرێس بەکاردەهێنرێت ئەم داهێنانە هەرچەندە بەباشی کاری دەکرد بەڵام شکستێکی گەورەی لە بازاردا دووچار هاتەوە بەهۆی گرانی نرخەوە بۆیە بڕیاریدا هەوڵەکانی لە دروستکردنی داهێنەرانی هەرزاندا چڕ بکاتەوە تا خەڵکی بتوانن بیکڕن و بەکاری بهێنن لەمەشەوە بە دوو چاوکاری دەکرد چاوێکی لە شوێنی کار و چاوەکەی تری لە بازار چونکە ئەندێشەی بنەمای داهێنان و واقعبینی بنەمای سەرکەوتنی داهێنانە ئەو داهێنراوەی یەکەم جار ناوبانگی بۆ ئەدیسۆن دەستەبەر کرد لە ساڵی 1877 فۆنۆگراف بوو ئەم داهێنانە بۆ ئەو کاتە شێشی چاوەڕوان نەکراو و خەڵکی وەک ئەوەی سحر بێت لێیان دەڕوانی ئەو ئامێرە یەکەمین ئامێرە کە بتوانێت دەنگ تۆمار بکات و دواتر لێی بداتەوە وەک ئامێرێکی ناوازە لە ناوەو دەرەوەی ئەمەریکا پێشوازی لێکرا و لە ساڵی 1970 دا سەرۆکی وڵاتە یەکگرتووەکان بانگهێشتی کرد تا داهێنانەکەی پێ پیشان بدات تاقیگەی توێژینەوەی پیشەسازی داهێنراوێکی سەرەکی ئەدیسۆنە ئەدیسۆن ئەو تاقیگەی بەو پارێ دامەزراند کە لە فرۆشتنی تەلەگرافەوە بەدەستی هێنابوو ئەدیسۆن زۆر لەکاردا بوو، بە جۆرێک لە ماوەی بیست و چوار کاتژمێردا سێ تا چوار جار دەخەوت کە ماوەی هەر خەوێکی لە نێوان نیو کاتژمێر بۆ کاتژمێرێک بوو، لەوە زیاتر نەدەخەوت. بەردەوام وتەکەی لەسەر زار بوو، داهێنان سەدا یەکی بریتییە لە سروش و سەدا نۆ هەتوو نۆی تریش کۆششە، ئەدیسۆن داهێنەری یەکەمین گڵۆپی کارەبایی نییە، بەڵام ئەو داهێنەری یەکەمین گڵۆپی درەوشاوەی کارەبایی کرداری بازرگانییە. ژمارەیەک داهێنەر لە دروستکردنی گڵۆپی درەوشاوەی کارەباییدا پێش ئەدیسۆن کەوتوون، بەڵام داهێنراوەکانی ئەوان تەمەن کورت بوون و تێچووی دروستکردنیان زۆر بوو، پێویستیان بە کارەبایەکی زۆر بوو، لە بواری بازرگانیدا کرداری نەبوون و فرۆشێکی وایان نەبوو زۆر داهێنان و دۆزینەوە هەن کە زیاد لە یەک کەس لە یەک کاتدا بەدەستیان هێناوە بەڵام مێژوو تەنیا ناوی ئەوانەی تۆمار کردووە کە دەست پێشخەریان کردووە لەوەی بە ناوی خۆیانەوە تۆماری بکەن دەوترێ دەو کاتەی ئەدیسۆن هەواڵیدا نووسینگەی تۆمارکردنی مافی خاوەندارێتی لە واشنتۆن کە سەرقاڵی دروستکردنی گڵۆپێکە بە کارەبا کار دەکات نووسینگەکە ئامۆژگاری کرد دەستبەرداری پرۆژەکە ببێت و بەردەوام نەبێت نامەیەکیشان بۆی نووسی و تێیدا دەڵێن بەڕاستی ئەمە بیرۆکەیەکی گەمژانەیە خەڵکی هەر ڕووناچی خۆری بەسە ئەدیسۆنیش لە وەرامدا نووسی ڕۆژێک دەتان بینم بۆ دانی پارەی کارەبا ڕیز دەبەستن متمانە بە خۆبوونی ئەدیسۆن کە لەم هەڵوێستەیدا دەردەکەوێت دەریدەخات چەندین خەسڵەتی تری کەسانی داهێنەری تێدایە بەرنگاربوونەوەی قبوڵ دەکات ئامادەی سەرکێشییە ڕووە و کارە ئاڵۆزەکان دەڕوات ئازایی دەربڕینی تێگەیشتنەکانی هەیە گرنگی بە هەڵسەنگاندنی خەڵکانی تر نادات سووربوونی تێدایە متمانە بەخۆی هەیە تاقیگەی ئەدیسۆن شوێنێکی پڕ لە نهێنی بوو کەس نەیدەزانی چی لێوە دەردەچێت شەوێک لە شەوان ئەدیسۆن لەگەڵ هاوڕێکانی لە شوێنێکی بەرزەوە ڕووی لە شارە تاریکەکە بوو تیوا دەکەم ئەم شارە ڕووناک ببێتەوە ئەمەش خەسڵەتێکی تری داهێنەرانە ئەوان تێڕوانینی دوور مەودایان هەبوو و باوەڕێکی قوڵیان بەو تێڕوانینە هەیە و هەز دەکەن بەشداری گەورەیان هەیە ساڵی هەزار و هەشت سەد و حەفتا و شەش چارلس برش جۆرە گڵۆپێکی داهێنابوو کە بەوە ڕووناککردنەوەی شەقامەکانی ئەمریکا بەکارهێنران بەڵام زۆر بەهێز کاریان دەکرد و دەنگێکی بەرزیان لێوە دەهات و ڕووناچەکەیان زۆر بە ڕەونەق و بێزارکەر بوو تەنیا چەند ڕۆژێکی کەم کاریان دەکرد و هەر بە زوویی دەسووتان. داهێنانی گڵۆپی کارەبایی چیرۆکێکی کاریگەری لە ژیانی ئەدیسۆندا هەبوو ڕۆژێک دایکی دووچاری نەخۆشێکی سەخت هاتەوە و پێویست بوو نەشتەرگەری بۆ ئەنجام بدرێت بەڵام بەهۆی نەبوونی ڕووناکی پێویست پزیشک نەیتوانی نەشتەرگەریەکەی بۆ ئەنجام بدات و ناچار بوو تا بەیانی چاوەڕوان بێت ئەمەش بوو هۆی ئەوەی ئەدیسۆن سوور بێت لەسەر ئەوەی شەو ڕووناک بکاتەوە پێویستیش دایکی داهێنانە تێبینی کردنی تەواوی دەوروبەر یەکێکی ترە لە خەسڵەتەکانی داهێنەران تا پێویستەکانی خەڵکی بزانێت و هەوڵی پڕکردنەوەیان بدات کەسی داهێنەر وەک هەندێک خەڵکی وا دەزانن شێت یان کەسێکی نامۆن نییە بۆیە ئەدیسۆن کەوتە تاقیکردنەوە و چەندین هەوڵیدا بۆ جێبەجێکردنی بیرۆکەکەی و سەرقاڵی پرۆژە مەزنەکەی بوو بۆ ڕووناکردنەوەی هەموو جیهان تاقیکەکەی پڕ بوو لە ئامێر و کەرەستە و پەنجا کەس بە بەردەوامی کاریان تێدا دەکرد بۆ ئەو داهێنانە دوو سەد و نەوەت و دوو هەوڵدراو هەمویان شکستیان هێنا هەرکاتێکیش هەوڵێ شکستی دەهێنا ئەدیسۆن وتە بەناوبانگەکەی بۆ یارمەتیدەرەکانی دووپات دەکردەوە ڕێگایەکی باشتر بۆ ئەنجامدانی هەرکارێک هەیە هەر کاتێکیش کە ماندوو دەبوو دەچوە سەر کورسیە دارینەکانی تا چەند کڵەتێک بخەوێت و دواتر بە گورجی دەکەوتەوە کارکردن ئەدیسۆن لەسەر کارکردن بەردەوام بوو تا ساڵی هەزار و هەشت سەد و حەفتا و نۆ یەکێک لە ڕۆژەکانی ئەو ساڵە شووشەیەکی هێنا کە چەند تەلێکی تێدا بوو تاقیکردنەوەی تێدا ئەنجام دەدا بە سوود وەرگرتن لە تاقیکردنەوە سەرنەکەوتوەکانی ئەدیسۆن سێ تەلی کاربۆنی تاقی کردەوە هەمویان دەشکان کە شەو دەهات تەلی چوارەمی بۆ زیادکردن ئەم جاریان بیری لەوە کردەوە بەر لەوەی شووشەکە دابخات هەواکەی ناوی خاڵی بکاتەوە هەواکەی خاڵی دەکردەوە و کارەبای خستە سەر ڕووناکی گڵۆپ و ڕووناکی گڵۆپ ژوورەکەی داگرت و بۆ ماوەی چل و پێنج کاتژمێر بەردەوام بوو ئەدیسۆن بە هاوەڵەکانی ڕاگەیاند دەتوانێت کاتی کارکردنی گڵۆپەکە بکاتە سەد کاتژمێر بۆیە بۆ ماوەی سێ ڕۆژ بەبێ وەستان لە کار بەردەوام بوون و بە وریاییەوە چاودێری شوشە گەشاوەکەیان دەکرد کە ئایا بەردەوام دەبێت خەونەکەیان لەگەڵیدا درێژەی دەبێت کارکردنی گڵۆپەکە بەردەوام بوو ئەدیسۆنی شەکەت و یاریدەدەرەکانی دەرچوونە دەرەوەی تاقیگەکە و گڵۆپەکەیان لە دەرەوەی تاقیگەکە دانا بۆ تاقیکردنەوەی هەواڵ لە ڕۆژنامەکاندا بڵاو بووە کە ئەدیسۆن دا جادوگەر بەرچووەکەی بەدی هێناوە خەڵکیش بوونە دوو بەش هەندێکیان باوەڕیان دەکرد و ئەوانی تریش ڕەتیان دەکردەوە تا لە ئاهەنگێکدا کە لە دوایین شەوی ساڵی 1970 بەڕێوە چوو زیاد لە سێ هەزار کەس ئامادەی بوون، گڵۆپی کارەبایی هەڵواسراو بە دارەکانەوە بە ڕووناکییەکی پێشوازیکردن و ئاهەنگەکە تا بەرەبەیانی یەکەم ڕۆژی ساڵی هەزار و هەشت سەد و هەشتا بەردەوام بوو. ئەوکات چەندین برووسکە گەیشتنە ئەدیسۆن کە ناوەڕۆکیان بریتی بوو لە وەرە شارەکەمان ڕووناک بکەوە. ئەدیسۆن بۆ ئەو مەبەستە کۆمپانیایەکی بە ناوی کۆمپانیای ئەدیسۆن بۆ ڕووناککردنەوەی کارەبایی لە نیۆڕک دامەزراند کە کاری دابینکردنی ڕووناکی و گەرمی بوو بۆ هاوڵاتیان ئەدیسۆن لەو کاتەدا وتی دەبێت کارەبا ئەوەندە هەرزان بکەین تەنها دەوڵەمەندەکان بتوانن مۆم دابیگرسێنن کێبڕشەی زانستی لەو کاتەدا زۆر تون بوو لە تشرینی یەکەمی 1970دا نووسنگی مافی دروستکردنی ئەمریکا بڕیاریدا داهێنانەکەی ئەدیسۆن پشتی بە کارەکانی ولیام سوێر بەستووە بۆیە بە هەڵوەشاو دادەنرێت بەڵام دادبینی شەش ساڵی خایاند و تا شەشی تشرینی یەکەمی هەزار و هەشت سەد و هەشتا و نۆ بەردەوام بوو تا لە کۆتاییدا دادوەر بڕیاریدا داواکەی ئەدیسۆن لە بواری پەرەپێدانی ڕووناکی کارەبایی لە تەلی کاربۆنی بەرگری بەرز ڕاستە و داهێنان لە ڕاستیدا بریتییە لە کەڵەکەبوونی تاقیکردنەوە و شارەزایی و کەس نەماوە لە بواری زانستی داهێناندا باوەڕی بە وتەی دۆزیمەوە مابێت ئەوەندە بەسە بەڕێژەی لە سەدا پازدە ئەوەی پێشوو پەرە پێ بدەی تا داهێنانێکی نوێ تۆمار بکرێت تۆماس ئەدیسۆن گڵۆپی کارەبایی داهێنا و بیرۆکەی مۆلیدەی کارەبایی بەردەوامی بۆ ڕووناکردنەوە بە کارەبایی پێشکەشی جیهان کرد جیهانیش بەو داهێنانە نوێ سەرسام بوو ساڵی هەزار و هەشت سەد و هەشتا و حەفت لەسەر خاچی وڵاتە یەکگرتووەکان سەد و بیست و یەک وێستگەی کارەبایی بڵاو بووە و بە ناوی ئەم زانا بلیمەتەوە ناو نران ساڵانی یەکەمی دابەشکردنی کارەبا لە وڵاتە یەکگرتووەکان تەزووی بەردەوام دیس بوو تەزووەکە بە باشی لەگەڵ گڵۆپە گەشاوەکان کاری دەکرد لەگەڵەوەشدا دەتواندرا بە ئاسانی خەزن بکرێ لەو کاتەدا کارکردن بە تەزووی گۆڕاو ئایسی کە ئێستا بەکاری دەهێنین لە ئارادا نەبوو ئامێرێکی تر کە ئادیسۆن دایهێنا ئامێری پێوانەیی بەکاربردنی کارەبا بوو کە ئامێرێک بوو بۆ زانینی بڕی کارەبای بەکارهاتوو بەکاردەهێنرا تا هاوڵاتیان بە گوێرەی بەکارهێنانی پارە بدەن ساڵی 1970 هەردوو زانا نیکۆڵا تێسلا و جۆرج ویستنگا هاوس دەستیان بە پەرەپێدانی سیستەمە نوێکەیان کرد کە پشت بە کارەبای گۆڕاو دەبەستێت گرنگترین خەسڵەتەکانی تەزووی گۆڕاو ئەوەیە کارایە و باشتر دەتوانرێت بۆ مەودای دوور بگوازرێتەوە ئەدیسۆن بەردەوام بیرۆکەی بەکاربردنی تەزووی گۆڕاوی ڕەت دەکردەوە و پێیوابوو مەترسیە بۆ سەر مرۆڤایەتی و ئەو تەزوە نوێ دەیانکوژێت بۆیە خۆی و کۆمپانیاکەی هاوبەشەکانیان دەستیان دایە هەڵمەتێکی گەورە بۆ ئاگادارکردنەوەی خەڵکی لەو مەترسیە و ئامانجیشیان ئەوە بوو پڕۆژە ڕکابەرەکە هەر لە بێشکەدا بکوژن نازاندرێت ئاخۆ ئامانجی بازرگانی یان ئەخلاقی لەپاڵ ئەو هەڵمەتەیانەوە بوو ئەم ڕکابەرییە لە کاتێکدا بوو کۆمپانیای نیاگرا بەدوای کۆمپانیایەکدا دەگەڕا ئەو وزەی کارەباییەی کە دەکرێت لە تاڤگە بەناوبانگەکانەوە بەرهەم بێت بگوازێتەوە و ڕکابەرییەکە لە نێوان تێسلا و ئەدیسۆن تونتر بوو بۆی گرنگترین گرێبەستی ژیانیان بەدەست بهێنن لە کۆتاییدا تەزووی گۆڕا و لە پێشبڕکێکەدا سەرکەوت وێستنگ هاوس خەونەکەی تێسلای بە دروستکردنی مۆلیدە لەسەر تاڤگەکانی نیاگرا هێنایە دی و بەرهەمی کارەبایەکەی بۆ شاری نیۆڕک گواستەوە، لەسەر هەمان ئەو بنەمایانەش سیستەمی تۆڕەکانی کارەبای ئەمڕۆ جیهان دروستکراوە. بەڵام سەرباری ئەوەش بیرۆکەی ئەدیسۆن بەوەی تەزووی بەردەوام زیاتر کردارییە لە چاو هی گۆڕا و ئەگەر بەکارهێنەری ئاسایی تەزووی گۆڕاو بەکاربهێنێت بڕێکی زۆری وزە دەچێتە ئامێرەکانی ناوماڵەوە بۆیە پێویستە زۆربەی ئامێرەکان ئەو وزەی بە شێوەی گۆڕاو بۆیان دەچێت لە ناوەوە بیکەنە وزەی بەردەوام ئەو ژینگەی ڕکابەریەی تێدا دەژان هاندەر بوو بۆ ئەوەی داهێنان و کاری زیاتر بهێنە ئاراوە ئەدیسۆن کاتێک تەمەنی گەیشتە 64 ساڵ ئیتر چالاکی کەمتر بۆ وردە وردە دەستبەرداری کارەکانی ڕۆژانەی دەبوو بە کرێکارەکانی دەسپاردن کە بە هەزاران مەزەندە دەکران ئەندازیارەکانیش کاریان ئەوە بوو پەرە بە داهێنراوەکانی بدەن. ئەدیسۆن ساڵی هەزار و نۆ سەد و پازدە بانگ کرا بۆ ئەوەی ببێت بە گەورەی ڕاوێژکارە سەربازییە زانستییەکانی ئەمریکا. ئەو ئەنجومەنە تایبەت بوو بە وەبەرهێنانی زانستیانەی وزە بۆ خزمەتی هێزە سەربازییەکانی ئەمریکا. ئەمەش سەرەتای پەیوەستبوونی بواری سەربازی بوو بە پەرەپێدانی زانستی و تەکنەلۆژی بە دیاریکراوی نازانرێت ئەدیسۆن چی بۆ هێزە سەربازیەکانی ئەمریکا داهێناوە تەنیا ئەوە نەبێت کە پەرەی بە ئامێرێکی شوێنکەوتنی ژێردەریایی غەوواسەکان داوە و داهێنانەکانی تری لەو بوارەدا نەزانراون و بە نهێنی ماونەتەوە. ئەدیسۆن هەروا بە کەسایەتیەکی ناسراو لەسەر ئاستی ئەمریکا و جیهان مایەوە و ئەنجومەنی پیرانی وڵاتەکە بەرزترین خەڵاتی پێبەخشی پێشانگایەکی نیشتیمانی بۆ داهێنراوەکانی کرایەوە کە ژمارەی ئەوانەی مافی دروستکردنیان هەبوو یەک پۆینت و لە هەزارە نۆتوسێ بوو پڕۆژەیەکی ئەدیسۆن کە مرد تەواو نەبوو، ئەو هاوکارییە بوو کە لەگەڵ هێنری فۆردی پەرەپێدەری بزوێنەری ئۆتۆمبێل و هارلی فایرستۆنی خاوەنی کۆمپانیای فایرستۆن بوو بۆ دروستکردنی تایە کردیان بۆی جێگرەوەیەک بۆ ئەو لاستیکەی لە دروستکردنی تایەدا بەکاردەبرا و لە دەرەوەی ئەمریکاوە هاوردە دەکرا فۆرد و فایرسترۆن کە ڕێگەیەکیان بۆ ئەوە نەدۆزیەوە بڕیاریاندا پەنا بۆ ئەدیسۆن ببەن ئەویش کاتێکی زۆری لە تاقیگەیدا بەسەر برد و سەدان ماددەی تاقی کردەوە بۆی باشترینیان بۆ دروستکردنی تایە دەستنیشان بکات ئەدیسۆن ئەنجامی گرنگی لە تاقینەوەکانیەوە بەدەست هێنا کە دوای کۆچی دوایی تەواو کران لە یازدەی شوبات 1904 دا گروپێک لە هاوڕێ و دۆستانی ئەدیسۆن مەدالیای ئەدیسۆنیان دامەزراند چوار سال لەوە بەدوا کۆمەڵەی ئەندازیارانی کارەبایی ئەمریکا رێکەوتنێکی لەگەڵ گروپەکە مۆر کرد بۆ ئەوەی خەڵاتی مەدالیاکە وەک خەڵاتێکی گەورە پێشکەش بکرێت ساڵی هەزار و نۆ سەد و نۆ یەکەمین مەدالیە بەخشرایە ئێلیهو تۆمسۆن و لە ساڵی هەزار و نۆ سەد و حەڤدە دا بەخشرایە نیکۆڵا تێسلا مەدالیای ئەدیسۆن بە کۆنترین خەڵاتی بواری ئەندازیاری کارەبا و ئەلیکترۆن دادەنرێت تۆماس ئەدیسۆن لە هەژدەی تشرینی یەکەمی 1930 بەهۆی ماکەکانی نەخۆشی شەکرەوە لە تەمەنی هەشتا و چوار ساڵیدا لە ماڵەکەی خۆیدا کۆچی دوایی کرد دوای ئەوەی تەواوی ژیانی خۆی لە زانست و توێژینەوە و داهێناندا بەسەر بردو تەنیا مردن توانی ڕای بگرێت هەواڵی مردنی ئەدیسۆن گەیشە تەواوی جیهان و لەگەڵ بڵاوبوونەوەی هەواڵەکە لە ئەمریکا تەواوی گلۆپ و ڕووناچەکان کوژێنرانەوە ئەدیسۆن ڕێزی لێنرا و نازناوی پیاوی هەزارە The Man of the Millionaim ی پێ بەخشرا ئەدیسۆن لە بارەی پارەوە دەیوت پارە تەنیا ئامڕازە نەک ئەنجام بۆیە پارەی لە کڕینی ئامێرە نوێکاندا خەرج دەکرد و لە هەوڵی ئەوەدا بوو گەورەترین تاقیگە بکرێت تا شوێنی داهێنانکاری تێدا ببێتەوە ئەدیسۆن کاتێک تەمەنی تەنیا 23 ساڵ بوو 122 داهێنراو بە ناویەوە تۆمارکرابوون ئەو بناغە داڕێژەری ئەو گەشەسەندنەیە کە لە ژیانی ئەمڕۆماندا هەیە، یارمەتی دارایی و ئەو ئازادیەی لە ژینگەکەیدا هەبوو، گەیاندیانە ئەو پلەیە، زۆر لە گەنجانی ئێمەش توانایان تێدایە بەڵام پێویستیان بە پشتگیری و ئازادی هەیە. داهێنان کارێکی سەخت و ئاڵۆز نییە، دەکرێت ئەو کاتە بەدی بێت کە ئەوەی خەڵکی نایبینێت تۆ بیبینیت یان بە نائاسایی بۆ شتە ئاساییەکان بڕوانیت، تا بە شێوازی نوێ و داهێنەرانە کێشەکان چارەسەر بکەیت داهێنەر کەسێکە متمانەی بەخۆی هەیە و شێوازە ڕۆتینیەکان ناگرێتە بەر کۆششکەرە و بە ئاسانی خۆی بەدەستۆ نادات حەزی بە تێڕامان و بیرکردنەوەیە نەک قسە و هەڵا ئارەزوو دەکات زۆرتر لە چارەسەرێک بۆیە کێشە بدۆزێتەوە ڕقی لەوەی لە شوێنێکدا کار بکات کە ڕێسا و ڕێخستنی تون بەڕێوەی ببەن لە کاتێدا ئەو ئاسۆیەکی فراوانی هەیە و بەردەوام پرسیار دەکات، توانای شیکردنەوە و بەڵگەهێنانەوەی هەیە، حەز بە تاقیکردنەوە و هەوڵدان و گۆڕین و نوێبوونەوە دەکات. ئاستەنگەکانی داهێنان لە وڵاتە جیاوازەکاندا لە ڕستەگەلی دووبارە خۆیان دەنوێنن، وەک پێشتر ئەم بیرۆکەیەمان تاقی کردووەتەوە، بە ئەنجامگەیاندنی ئەم بیرۆکەیە پێویستی بە پارەی زۆرە، ئەمە ئەرکی ئێمە نیە ئەمە کاری تۆ نیە بۆچی بیرۆکەکەت نانوسیتەوە و بۆ بانی بەرز ناکەیتەوە لەوانەیە ساڵانی دابێت جێ بەجێی بکەین ڕەوش باشە و پێویستی بە گۆڕین نیە بیرۆکەکەت لە دەزگاکەی ئێمە گەورەترە لە کۆتاییدا ئەم وتەی ئەدیسۆن بڵاو بکەنەوە هەموو کەسێک بیر لە گۆڕینی جیهان دەکاتەوە بەڕێزان و خۆشەویستان بەم ئەندازەیە هاتینە کۆتایی ئەڵلقەی نۆێمیشمان لە کتێبی چیڕۆکە و بیرۆکە و کەسایەتی نوێم کە ئەدیسۆن بوو بە دروشمی داهێنان و کۆشش تاکو دیدار بەخوای گەورەتان دەستپێرین کە سپاردە زانەکات پێتان دەڵین السلام علیکم ورحمة الله